لێخۆشبوونی خوای گەورە لەم کاتە پیرۆزەدا لەم شوێنە موبارەکەدا لەسەر جەم ئێمە و ئەهلی قیبلە و هەموو ئوممەتی محمدی مصطفی بێ صلی اللە علیه وسلم خۆشەویستان جەنابتان کە ئامادەبووی وتارەکانی ئەم مزگەوتەن ئاگادارن کە زنجیرە باسێکمان هەبوو لە سەرەتای ساڵی کۆچی پێغەمبەرەوە صلی اللە علیه وسلم باسی بنەماکانی دەوڵەتی پێشکەوتومان دەکرد لەژێر ڕۆشنایی کۆچکردنەکەی لە مەککەوە بۆ مەدینە، بەڵام لەبەرئەوەی هەر قسەیە هەر باسە کاتی خۆی هەیە و ناتوانی بەسەریا تێپەڕی، بە داوای لێبوردنەوە ئەو زنجیرە باسە دەپچڕێنم هەتا دواتر ان شاء اللە دەچمەوە سەری و تەواوی دەکەین چونکە گەلێک کەس داوای دەکا بنەماکانی دەوڵەتی پێشکەوتووی سەردەمی لەژێر سایەی سیرەی پێغەمبەراسەلەاللە علیە وسلم زەرورە بۆ هەموومان بەڵام ئەوەی کە ئێستا زەروورترە قسەی لەسەر بکەین و قسە و باسی ئەمڕۆیە و ئەگەر بکەوێتە هەفتەی داهاتوو بە کەڵک نامێنێ، بریتییە لە یادی سەری ساڵ، بریتییە لە یەکی یەک کە بەیانی دەچینە ساڵی دوو هەزار و یانزە ی میلادییەوە. ئەگەر یادی ساڵی میلادی یادی حەزرەتی عیسا پێغەمبەر بێ لەسەر سەران و چاوانمانە، چۆنمان پێ خۆشە مەولودی حەزرەتی رسول اللە دەکەین، ئاوا بە پێویستی دەزانین یادی عیسای روح اللە بکەین، لا نفرق بین احد من رسله جیاوازی پێغەمبەران لەلای ئێمە نیە، بەڵام ئەوەی کە سەرنجی ئەدەین کۆمەڵە شتێک لەسەری ساڵدا دەکرێ لە یەکی یەکا هیچ پەیوەندی بە هیچ دینێکی خواوە نیە، پەیوەندی بە حەزرەتی عیسا پێغەمبەرەوە نیە، پەیوەندی بە ئاینی مەسیحیشەوە نیە. بۆیە ئەگەر جەنابت بەشداری ئاهەنگەکانی سەری ساڵیش نەکەی ماڵ و منداڵیشن نەچێ هەر زەرورە ئەم شتانە بزانی چونکە ئەم تەلەفیزۆنە ئەم کەناڵە فەزاییانە دەچنە ناو هەموو ماڵێکەوە حەو دەرگای وەکو زولەیخا و یوسف لەسەر خۆت داخەی ئەو هەر دێتە ژورەوە هەر دێتە ژوورەوە مناڵەکەت هەر لە ئەمڕۆوە نیشانی دەدرێ ئەم کۆمەڵەی کە باسی دەکەین کێن جا حەیفە مسوڵمان بە ئاگا نەبێ حەیفە مسوڵمان کوێرانە سەرنج بدا و وابزانێ ئەمە دنیایەکی ترە و ئای تۆ لە چ بەختەوەریەک بەداخەوە بێ بەشی چونکە خەڵکی ئۆردوگایەکی خەڵکی موجەمەعێکی خەڵکی لادێیەکی کوردی بۆیە وای مسوڵمان ئەبێ بەرچاوڕوون بێ هەر لەسەر وشەی ساڵی زاینی ئێمە تێبینیمان هەیە ئەڵێ ساڵی زاینی، زاین، لەگەڵ ڕێزمدا یەعنی شتێک بەچکەیەکی بووبێ، ئەوە نیڵێن فڵان شتە زاوە، ئێمە دەڵێین ساڵی میلادی واتە ساڵی لەدایکبوون، مەعقولە پێغەمبەرێک لەدایک بووبێ و مەریەمەیەکی پاکداوێن وشەی زانی بەدووخەی بڵێی زاین بووە، زاوە، کاکە ئەمە بۆ ئاژەڵ بەکاردەهێندرێ، هەر وشەکە بۆ خۆی نابەجێیە ئەگەر مەبەستت پێغەمبەرێکی خوا بێ. ها لە ئیسلامدا چەند حورمەتمان هەیە ئێمە ئەڵێم مانگی مەولودی پێغەمە ساسەلەم مانگی لەدایک بوون ئەبوای بوتە ساڵی لەدایک بوون ئەگە مێژوەکە بۆ حەزەتی عیسایە واللهی بێ ئەدەبیە بە پێغەمبەرێکی خوا و بە دایکە مریەم بڵێ واللهی زاوە چونکە لە کوردەواری خۆماندا و لە هەموو گەلانی ئاریشدا ئەگە سوکایەتی بە ئافرەتێ بکرێ ئەڵێ ئەڵێی زاوە تەشبیه دەکرێت بە ئاژەڵ هەر وشەکە بۆ خۆی تێبینی لەسەر هەیە حرمەتداری پێغەمبەرانی خوا وا ناگیرێ دووەمیان، چەند شتێکمان بەر چاو دەکەوێت کە ئەمانە دەچنە ناو هەموو ماڵێکەوە بە کەناڵە تەلەفیزۆنیەکان بەداخەوە مناڵی ئاوا پاک دڵساف سەرنجی ڕادەکێشێ و بە شتێکی گەورەی وەردەگرێ وەکو ئەرکی سەرشانی خۆم دوای گەڕان و سوڕانێک ماندووبوون نییە و چونکە واجبی سەرشانە لە فەزلی خوای گەورە بە زیاد بێ ئەم دە مەعلوماتەم دەستکەوت کە بە جوانی و بەبێ هەڵچوون و داچوون نە زەمی کەس دەکەین نە مەدحی کەس دەکەین ئەمە زانستە ئەمە چۆن دەڵێی دوو کەڕە دوو دەکاتە چوار، کەسێک نیە لە کافرو موسڵمان ئینکاری بکا، ئەمەش عیلمە، ئەوەی ئێمە لەم مینبەرەوە دەڵێین بەردەوام بنەمای زانستی بۆ قسەکانمان هەیە، نە تەشهیر بە کەس دەکەین، نە کەس هەڵدەکێشین نە کەس دادەکێشین. خاڵی یەکەم کە هەموو کەس ئەمڕۆ بینی و لە تا شاشەی تەلەفیزۆنەکانەوە نیشاندرا، پیاوێکی بەدلە سوری ڕیش درێژی وەک کلوی بەفر، جووتێک قۆندەرەی قەترانی ڕەش لەگەڵ کوڵاوێکی سوورە پێی دەڵێن بابا نوئێل. کەس نییە ئەم وشەی بەداخەوە نەبیستبێ. ئەح هەموو تەلەفیزۆن جاوە لە بەیانی لە فلیم کارتۆنە بۆ مناڵ شەو و ڕۆژ لێ ئەدرێتەوە. بابا نوئێل ئەم پیاوەی کە باسمان کرد ئەبێ بزانی کێیە. بابا نوئێل چەند ئاڕایەک هەیە لە سەری. قەشەیەک بووە، پیاوێکی خزمەتکاری دینی مەسیحی بووە، خزمەتی بە دینی مەسیحیەت و عیسا کردووە سەلامی خوا لەسەر بێ، ناوە ئەسڵیەکەی سانت نیقۆسە و هەندێ خەڵکیش دەڵێن نەخێر سانت نیکۆلاسە، واتە لەسەر ناوەکەش خیلاف هەیە سانت نیقۆس بێ یان سانت نیکۆلاس بێ گرنگ نیە. لە شاری میڕای تورکیا، لەم تورکیای ئێرە لە شاری میڕا هەندێک دەڵێن لە سەدەی چوارەمی میلادیدا لەدایک بووە، بنەماڵەیەکی دەوڵەمەند بوون، باوکی ناوی ئەبی فانیوسە، دایکی ناوی تونەیە، تاقە منداڵی ماڵەکەیان بۆ خوشک و برای نەبوون، لە منداڵیەوە سەخی تەبیعەت بووە، هەژار و منداڵی هەژارانی خۆشویستوە و یارمەتی داون. ئەمە ڕەئیەک. ڕەئی دووەم دەڵێ نەخێر، بابا نوئێڵ ئەو قەشەیە سانت نیکۆلاس لە ئەوروپا بە تایبەت لە وڵاتی سوید لەدایک بووە، سەدەی چوارەمیش نیە، ئەمان دەڵێن سەدەی یانزەهەمین، میلاد لەدایک بووە سەری ساڵان دیاری داوە بە منداڵانی هەژار. ڕایەکی تر ئەوەشی پێ ڕەفزە. ڕایەکی تر کە ئەمڕۆ بەهێزەڵە، نەخێر لە فنلەندا، لە وڵاتی فینلەندا لە گوندی لاپلاند لە لەدایک بووە، بەڵگەشمان ئەوەیە ساڵانە لە یەکی یەکی هەموو ساڵێکا حەفتا و پێنج هەزار مناڵ لە جیهانەوە دەچنە ئەو گوندە یادی بابا نوئێل دەکەنەوە. ئەی ئەم وێنەیەی، ئەم بەدلەیەی، ئەمە کەوابێت لەسەر شوێن و کات و لەدایکبوونەکەی سێ ڕەئی جیاواز هەیە، مەسیحیەکان هیچیان بۆ هیچیان ناسەلمێنن، ئەوە هەر ئەوەیان یەکلایی بۆ نەکراوەتەوە بۆ خۆیان، ئێمە هەرسێکمان وەرگرت وێنەی ئەم بەدلە سوورە کە لەبەریایەتی ئەمەی کە شکڵەکە دەبینی، ساڵی هەزار و هەشت سەد و بیست و سێ شاعیرێکی ئەمریکی ناوی کلارک مۆریس بوو بە خەیاڵیا هات، پاداشتی ئەم پیاوە خێرەومەندە بداتەوە وێنەیەکی بۆ کێشا بەس ئەم کوڵاوە سورە نەبوو ئەم ڕیش درێژە کولیە سپیە ساڵی هەزار و هەشت سەد و هەشتا و یەک ئەم بەدلە سورە وێنەکێشێکی ئەمریکی ناوی تۆماس نیست بوو کۆمپانیای وێنەکێشی ئەمریکی کە ناوی تۆماس نیست بوو بۆ ڕیکلامی بازرگانی بۆ شەریکەی کۆکاکۆلای ساردی تەکلیفیان لەکرد وتیان ئەها لە جامخانەی هەموو شەریکەیەک و ناو سارەکانە ڕیکلامێکمان بۆ بکە کە مناڵ حەزی لێ بێ گەورە سەرنجی ڕاکێشێ، وتی پیاوێکی خێرخواز هەبووە ئەو قەشەیە ڕسمەکەی دەکەم، بەڵام خۆ ئەو وا نەبووە، ئەم بۆ سەرنجی مناڵان ئەم بەدلە سوورەی دروست کرد و بوو بە ڕیکلامی کۆمپانیای کۆکا کۆلا، ئەمە ئەوا ئاوا دروست هات. کەواتە ئەمجا بابە نوئێل چەند مەعنایەک هەڵدەگرێ، لە لای فەڕەنسی بە زمانی فەڕەنسی یەعنی ئەبو المیلاد، باوکی لەدایکبوون، لە غەرب بە گشتی و لە ڕۆژئاوا و سویدا یەعنی خوا لەگەڵ ئێمەیە. مەعناکەی ئەوەیە ئەگەر ئەمە هەمووی ڕاست بێ، گریمانە یەکدانێ بڵێ ئەوەی باسمان کرد هەمووی ڕاستە، کە بۆ خۆیان خیلافیان هەیە لەسەری و دەڵێن ئەو دەڵێ وانیە و ئەو دەڵێ قسەی منە و ئەو دەڵێ قسەی تۆ نیە، باشە پرسیارێک هەیە موسڵمان ئەبێ بیکا، بابە نوئێل چ پەیوەندی بە یەکی یەکی ساڵی میلادی و لەدایک بوونی حەزرەتی عیساوە هەیە ئەخ وەنیە باشە بابە نوئێل لە یەکی یەکا لەدایک بوو لە یەکی یەکا مرد نەوەڵا هەر مێژوەکەی دیار نیە ئەی بۆ خرایە ئێستا ئەمە قسەیەکە ئەم ڕسمە هەزار و هەشت سەد و هەشتا و یەک ساڵ لە دوای حەزەتی عیسا دروست کراوە کە ڕسمی خۆشی نییە بۆ منداڵان دروست کراوە بچن ئەو ساردێ بخۆنەوە شەریکەکە ڕیکلامی کردووە ئەی بۆ ئێستا پێمان دەفرۆشنەوە ئەکرێتە ڕەمزی سەری ساڵی مەسیحی ئەخمە پرسیارە وەنیا ئینسانی ڕۆشنبیر دەبێت بیر بکاتەوە باشە بۆ ئەمە بۆ منداڵان شیرین دەکرێ خۆ بابە نوێر خزمەتی هەژاران گەورانیشی کردووە کچانیشی کردو پیرێژنانیشی کردووە ئەی بۆ باز باسی منداڵ دەکرێ بە کورتی عرستان کەم ئەمە خزمەتکردنە بە بانگەشەی مەسیحیکردنی خەڵکی مەویست بۆ لە تۆی مام حاجی و لە دایە حاجی و لە جەنابت تازە تۆ نابی بە مەسیحی بەڵام دەچێ گەراکە لە کوێیا دادەنێ لە ناو دڵی پاکترین و بەریئترین چینی کۆمەڵگا کە منداڵە مناڵ هەر نوقڵێکی بدەیە لە بیری ناچێتە وایە یان نا با بە نوئێڵ بە دیاریەکانیەوە بە عەرەبانەکەی دەفڕێ جا سەیری ئەو خیانەتە گەورەیە کە مامە شێخ بۆ نیە بڵێی فڕیوم چونکە خیانەتە لە مناڵیکی کورد کە دەزانێ ئینسان نافڕێ لە ئێستاوە فێری ئەوەی مەکە ها ئێمە بە چەند ڕۆشنبیرانە مافی مناڵ دەدەین مەلایەکی کورد ئەوەی بیرکردوێتەوە نامیلکەی فڕی فڕی قەل فڕی لەسەر ئەوە دانراوە ئەی تۆ پێی دەڵێی ئەسپەکەی بە ئاسک ڕایەکێشن و بەسەر ئەو هەموو شاخەدا دەڕوە لە کوڵاو ڕۆژنەوە دیاری بۆ منداڵان دەنێرێ تخوا ئەوە ئەوە فێڵکردن نیە لە عەقڵی مناڵێکی بەستەزمان ئەی باشە ئەگەر باسی مەسیحی تێکردن نیە بۆ باسی ناکەن بڵێن ناوی سانت کیولاس بوە وانیە سانت نیکۆلاس ئەی بۆ ناوەکەی خۆی ناڵێن بۆ ئەم ناوەتان هێناوە بابا نوئێڵ کە بە فەڕەنسی مەعنایەکی هەیە بە ئەوروپی مەعنایەکی هەیە لە لای هەندێ مەوسوعەی بەریتانی مەعنایەکی هەیە بۆ ئەوەی هەمووی بتپەرستێ و شیرکە نعوذ باللە یەعنی کوڕی خوا یەعنی باوکی لەدایک بوو کە عیسایە یەعنی خوا لەگەڵ ئێمەیە کە بابە نوئێل لەگەڵ بوو هەموو تەوجیهاتی خوایی لەگەڵە ئەو فریاد ڕەسە فریاد دەکەوێ ئەی مناڵ خۆ بخە باوەشی ئەو دینی مەسیحیەتەوە هەر ئەمە فریاد ڕەسە ئا ئەمە مەعناکەیەتی مەعنایەکیشیان بۆ داناوە ئەگەر زۆر زۆر تینت بۆ کابرای مەسیحی نەڵە کاکە ئەو مەعنایەشی هەیە ئاخر ئەوەشی هەیە هەم شتێکی وایان داناوە ئەمە ئەمە دەستی لە پشتەوەیە ئەمە هەر دیاری پێشکەشکردن نیە بە مناڵی بەستەزمان کە لە تەلەفیزۆنەکانەوە بەداخەوە نیشان دەدرێ. ئەمە ئەمە بە زانستیانە بابە نوئێل هیچ پەیوەندی نیە بە مناڵی هەژارانەوە بۆ؟ ئەمڕۆ بابە نوئێل بۆتە ڕەمزی داخکردن و جەرگ سوتاندنی مناڵی هەژاران. ئەوەی کە بابە نوئێل دیاری دەداتێ لە شەوان و لە سۆپەر مارکێتە گەورەکاندا، مناڵی من و تۆی هەژار ناوێرێ لە دووریشەوە بڕوانێتەوە سۆپەر مارکێتە. ئەگەر ئەوەی لە ماڵەکەیدایە بیفرۆشێ، بەشی ئەوە ناکا پسکیتێک لە سۆپەر مارکێتێکی ئاوا بەناوبانگ بکڕێ، کە بابە نوئێل دیاری تێ دابەش دەکا، مەگەر لە خەوا ئەوەی لە تەلەفیزۆنا بینیوێتی خەونی پێوە ببینێتەوە. کەواتە بابە نوئێل و جەماعەتەکەی ڕەمزی چزاندنی دڵی منداڵە هەژارەکانن. نەک دڵخۆشکردنیان. ئەرێ کەستان بینی بگەڕێ بە ماڵە هەتیوەکانەوە لە یادی بابە نوئێڵ و سەری ساڵدا بڵێ کام منداڵە هەتیوە کامە هەژارە کامە بێ ئەنوایە تخوا کەستان بینی لەم وڵاتەدا ئەوە بکا هەر بۆ مناڵی مەسولەکانە هەر بۆ مناڵی دەوڵەمەندەکانە هەر بۆ مناڵی خوانەناسەکانە هەر بۆ مناڵی ئەوانەیە نە ئیسلامە نە مەسیحە نە دەزانێت دنیا چییە نە دەزانێت قیامەت چییە بەس پارەی هەیە بەداخەوە پارەی هەیە و دینی نییە ژینی نییە ئەوە یەکەم ئەوە بزانە بابە نوێل ئەوەیە و جا چاک لێ حاڵی ببە دووەم درەختی سەری ساڵ ئەم درەختە لە ئەثینای پایتەختی ڕۆما ساڵانە خەڵک لە دەوری کۆ دەبوونەوە پێش مەسیحیەت پێیان دەوت شەجەرەت العالم داری عالم کە خەڵک لە هەموو شتێکە سوودی لێ بینیوە یەکەم دار کە ڕازێنرایەوە مێژوەکەی تازەیە لە ساڵی 1940 لە بەریتانیا پاشا ڤکتۆریا دارێکی هێنا و گڵۆپی پێوە هەڵواسی و کارەبایان لێدا و ئەوا ڕووناک بووانێ و خەڵک لە دەوری کۆ دەبوونەوە وەکوو یادی سەری ساڵ. باشە ئەم دارە چ پەیوەندی بە کوردستانەوە هەیە؟ بە قەڵای هەولێری دێرینەوە هەیە. ئەمە بۆتە مایەی کێشانەوەی پارە. بەیانی ئەمشەو کە دادێ لە یەکی یەکی دوو هەزار و یانزە دا لە وڵاتی ئیمارات ئوتێلێکی پێنج ئەستێرەیی هەیە تەنانەت دۆلاریش لەوێ نایخوا ئەوەی کە چۆ ژوورەوە دەبێ ئاڵتون بکڕێ بە ئاڵتون چا دەکڕی بە ئاڵتون قاوەیەک دەکڕی یانی وەکو وڵاتێکی سەربەخۆ دارێکی پێوە هەڵواسراوە بە هەر چوا دەوریا ئەو پارەی کە تێی چووە دوو جا بڵێن دوو مل دوو چ بێ دوو هەزار دۆلار سفرێکی بۆ زیاد کرد دوو سەد هەزار دۆلار نەوەڵا دوو ملیۆن دۆلار نەوەڵا دوو ملیار دۆلاری تێچووە دوو ملیار دۆلار بەس لە ڕازاندنەوەی یەک دار بۆ یەک شەو بەڵام پارەکەی لە خەڵک دەکێشێتەوە ئێستا خەڵک هەیە هەژارە نەخۆشە لە سلێمانی مەجالی نییە سەفەری ئیمارات و ئەردەن و دەرەوە بکا چونکە خەڵک دەمێکە سەرەیان نووسیوە بە حەفتا و پێنج وەرەقە بەشداری یەک شەو دەکا لە سلێمانیەوە دەچێت لە ئوتێلە بەشداری بکا پک حەفتا و پێنج وەرەقە بۆی دینی خۆت بدۆڕێنی بۆی ویژدانی خۆت بدۆڕێنی دەتوانی حەفتا و پێنج ماڵی لەو شەوەدا پێ ئاوەدان کەیەوە خەڵک پارە ها کە دینی لەگەڵا نەبوو چ چۆن بەکار دەهێندرێ ئەوە هەموو لەسەر زەرەری فەقیر و هەژارە کام بەرنامەی سەری ساڵ لە خزمەتی فەقیرایە ساغ سێیەم ئەی شەوی سەری ساڵ ئەم شەوە لە چیاب وەڵی من مسلمان تەلەفۆنی بۆ کردو مامۆستا سێ چوار ماڵ بەتەماین بەیەکەوە ماڵی ئاوا بێ حرمەتی قسەکەت دەگرم چانێ پرسی شەرعت کردووە؟ بۆ خۆمان سێ چوار ماڵین لە پیرەمەگرونا بە تەمای شەوی سەری ساڵ تا بەیانی دانیشین منداڵەکان کێ بکەین و مۆم دانیشی تۆرە بابە تۆ دوێنێ نانی جۆت دەخوارد وەڵاهی نانی هەرزنت دەخوارد گەسکرد لە دەرد بۆ ئاش ئەوە هەر ئەم دوو سێ ساڵە تۆزە بایعی هاتووە تۆزێ زکت تێر بۆتەوە ئەرێ کاکە نابێ بزانی شەوی سەری ساڵ لەیلەت القەدرە شەو نوێژ دەکەی خ وەڵاهی عەیبە من ڕێزم هەیە بۆ ئەوەی پرسیارەکەی کردووە هەی ئافەرین کە پرس بە شەرعی خوا دەکەی دەستت خۆش بێ و بە قسەشم دەکەی بەس پێشت خۆش بێ بزانی داخۆ ئەم شەوە لە چیەوە هاتووە لە کوردستاندا دوای جەنگی جیهانی کە بەریتانیەکان ئەم وڵاتی ئێمەیان داگیر کردووە ئەوانەی کە پانتۆڵ لە پێ بوون خەڵک پێ عیب و پانتۆڵ لە پێکا پێیان دەگوت ئەفەندیەکان ڕێزم هەیە بۆ حرمەتدارانی پانتۆڵ لە پێوە هیچ عیبەیەک نییە بەس ئەو زەمەنە وابوو پێیان دەگوت ئەفەندیەکان ئەفەندیەکان لە نادیەکە یان لە ماڵەکە کۆ دەبوونەوە لە لای ئەوان وایە شەوی سەری ساڵ ئەگەر سەرخۆش بی خەمەکانی ڕابردوو لەبیر دەکەی بە سەرخۆشیش پێشوازی ساڵی تازە دەکەی و تووشی خەم و خەفەت نابێ ڕێیان وایە کە عەرەقیان دەخواردەوە گۆرانیەکانی عبدالحلیم و فەرید ئەتڕەش و کولسوم و ئەوانەیان لێ دەدا ئیتیحاد و تروقی کە خەلافەتی موسڵمانانیان ڕوخاند و ئاڵای لا الە الا اللە یان خست یەکەم کەس بوون لە جیهانی ئیسلامدا ئەویان داهێنا و شەویان زیندوو کردەوە دواتر دوژمنترین کەسی کورد میللەتی کورد کوردی ناوی نابێ ناوی کوردی بە ئەسڵی بمێنێ و زمانی کوردی هەتا ئێستاش لە تورکیا قەدەغەیە کەمال ئەتاتورک گرنگییەکی گەورەی بەو شەوە دا، وتی کەس نابێ بخەوێ، دەبێ ئەو شەوە زۆر پیرۆزە، دوژمنەکەی تۆ ئەو شەوەی زیندوو کردەوە، پاشان ناسیونالیزمی عەرەبی، ئەو عەرەبانەی کە دوژمنی ئێمەن، کە خاکی ئێمەیان بە تورەکە بێشتەوە، ئەوەتا لە وڵاتێکی وەکوو ئیمارات و قەتەر و ئەوانە چاو لێ بۆ شەوی ساڵ چ دەکەن؟ کەواتە ئەگەر تێبگەی ئەو کەسەی دوژمنی زمان و کلتوور و ڕۆشنبیری و وڵاتە کوردستانەکەی تۆیە، ئەو شەوی سەری ساڵی هێنایە کوردستانەوە، هەی کوردی دۆنەدیو! ئەی تۆ نازانیت یادی چ دەکەیەوە لەیلەت القەدرت هەیە یادی لەدایکبوونی پێغەمبەری ئاخری زەمانت هەیە مەولود نامە دەخوێنیەوە مەسیحێک بیکە هیچ مشکلە نییە کابرای مەسیحی بۆ خۆی چ دەکا هەر ئازاد بۆ هەر ئازادیش دەبێ دەسەڵاتی مسلمانان ئیشەڵا ڕۆژێکە بێ بە کابرایەکی مەسیحی ناڵین لە کۆیە و لە سلێمانی یادی سەری ساڵمەکەەوە لە ماڵی خۆتدا چ دەکەی بکە بەس حیفە مسلمان نەزانێت چ باسۆ هەر بە دووکەوێ ئەوە حیفە پاشان ئەم دیاری بەخشینە ئێستا ئەمجا ئەمڕۆ کار دەبەخشرێتەوە دیاری سەری ساڵ دەبەخشرێ وەڵی پێرار بوو بە بۆنەی مناسبەتی شەکراو خواردنەوەیەک ئێوارێک تەقدیری خۆی گەورە چوومە ماڵێک مناڵێکی کچیان هەبوو مەغۆل فەقیرە دە پانزە ساڵانە کەم عەقڵ تۆزێ هاتووە دەستی تۆقەی درێژ دەکرد مامۆستا جەژنی سەری ساڵت پیرۆز بێ ماڵ هەموو گڵۆپ و. ئەی خوایە دیاری بۆ هێناوم کارت و ئەمە دیاری سەری ساڵە مامۆستا ئێ بابە دەزانی ئەم دیاریە لە کەیوەدا هاتووە ئەخ وەڵای حەیف ئینسان لە شت نەگا و هەر بەدوو کەوێ دیاریەکە مەعنای ئەوەیە عیسا کوڕی خوایە منیش بەبۆنەی لەدایکبوونەوە دیاری پێدەبەخشم چونکە خوا دە دیاری بۆ ئەمەی بەخشیوە نەک پێغەمبەرە کوڕی خوایە نعوذ باللە کابرایەکی ئینگلیزی ناوی کندۆل بوو لە ساڵی هەزار و نۆ سەد و چل و چوار هەزار و نۆ سەد و چل و چوار ساڵ لە دوای حەزرەتی عیسا ئەم کارت بەخشینەوەی سەری ساڵدا هاتووە هەی مسوڵمانی داماو ئەتخوا کە نەزانی شتێک چی و مەعنای چییە منداڵیشی مەغۆلی ئەوای بۆ پێ دەخاڵەتێنی داماوە باشە خەڵکینە ئەمە ئەگەر نە دینە نە ژینە باشە کابرایەکی مەسیحیتان بینیوە جەژنی قوربان و ڕەمەزان یاد بکاتەوە لە ئەوروپا نەوەڵا بابە باسی دین مەکە باسی کوردایەتی بکە تخوا کابرایەکتێن بینیوە لە ئەمریکا لە سوید ئەوانە کوڕتان لە خارجە خوا تەمەنیان درێژ کە الحمدلله زۆربەتان کوڕەکانتان مؤدبن محترمن دەستیان خۆش بێ نایەتەوە بۆ زوڵم مستەم و بێکاری ئێرە لەوێ بۆ خۆی کاسپێکی محترمانە دەکات یارمەتیەکی شە بۆ ئێمە من ڕێزم هەیە بۆوانی لە ئەوروپان یعنی خەڵکی بە شەرەف ئیشەڵا زۆریان سەری کوردیان بەرز کردۆتەوە وەڕێ لێیان بپرسە بڵێ تخوا تۆ لەو کارگەیە ئیش دەکەی کەس جەژنی نەورۆز دەکاتەوە لەوێ ئەگە من تێبینیشم هەیە کەس یادی ئەنفال و کیمیابارانی هەڵەبجە و یادی ڕاپەڕینی میللەتی کورد و دامەزرانی پەرلەمانی کوردستان دەکاتەوە لەوێ هەر دەشیزانێت چیە ئەمە پێ دەوتێ هاریکاری گەلان هاریکاری فەرهەنگی لە دنیادا هەیە تۆ ڕێزم دەگری منیش ڕێز دەگرم فەرهەنگم یاد دەکەی و فەرهەنگت یاد دەکەمەوە بەڵام کاکە ئەو هەر تۆ ناناسێت چی ئەمە پێی دەوتێت تەقەزومی ثەقافی کورد تەباڵایی سەقافەت و ڕۆشنبیری، پێی دەوترێ چاولێکەری، پێی دەوترێ عیشقی یەک لایەنە، جاری وایە کچێک کوڕێکی خۆشدەوێ کوڕەکە ئاگای لە هیچ نیە، تۆش ئەوت خۆشدەوێ بەس ئەو ئاگای لە هیچ نیە، پێی دەوترێ گێلی فەرهەنگی، لە سیاسەتیشا پێی دەوترێ شکستی سایکۆلۆجی. شکستی سایکۆلۆجی خەتەرترین گێلی فەرهەنگیە کە کەس تۆ نەخوێنێتەوە تۆ هەموو عالەم وەخوێنی. پاشان ئەگەر نە دینە و نە ژینە ئەم عالەمە بۆ وا گەرم دەبێ بەخوا ئەوەی لەو کوردستانە دەکرێ بەداخەوە لەو ئەوروپایە ناکرێ بۆ سەری ساڵ ئەمە بەس لە پێناوی ئەوەیە بەڵکو ئێمەش پێش کەوین قوربان ئەوە نیشانی تەقەدمیەتە شەوی سەری ساڵ بە ئاگابی و نەخەوی تا بەیانی شەو نوێش بکەی بەڵکو ئیشەڵا تۆش پێش کەوی بەڵکو مسەقەف بی والله ئەوەش گاڵتە بە عەقڵمان دەکەن بە بەڵگەی ئەوەی لە بەناوبانگترین نهێنی بەڵگەنامەکانی بەریتانیا کۆمەڵە بەڵگەنامە هەن لە بەریتانیا لە ئەرشیفا دکتۆر کەمال مەزەر هێندێکی لێهێنانەوە خوا خێری بنوسێ نا کەس کە دەچێ بۆ ئەوروپا ئاهی ئەوەی نیە کورد چی کردووە چی لێسە نووسراوە ئەو هێندێکی ئەو پیاوە زانای هێنایەوە لە ساڵی 1934 دا ئینگلیزەکان ئەم مەقالەیان لەسەر کورد نووسیوە ئەڵێ ئەو کوردانە زۆر گێلن دوور لە ڕووی هەموومان ئەگەر چاویان بە ئێمە دەکەوت هەر کە کوردەکان و ڕۆشنبیر و خوێندەوارەکانیان چاویان بە ئێمە ئینگلیز دەکەوت باسی عەرەق خواردنەوە و شەوی سەری ساڵ و هەڵدەستان ڕەقسیان دەکرد و دانسیان دەکرد و باسی کتێبەکانی ڤۆڵتێر و مارکسیان دەکرد دوایی پرسیمان کاکە خۆ ئەمانە چ ئێوە مسوڵمانن چ پەیوەندی بە ئێوەوە هەیە بۆمان دەرکەوت بەس بۆیە وا دەکەن پێیان بڵێن ڕۆشنبیر و کراوەن بەڵام ئێمە گاڵتەمان بەو ڕۆشنبیریەی ئەوان دەهات وەڵڵای ئەوان پێوتوین لە ساڵی 1934 لە بەڵگەنامە نهێنیەکانی بەریتانیا ئەوە دکتۆر کەمال مەسەلی پرسم زان وایە نا ئەخ خۆشەویستان گاڵتەی بە عەقڵت یەکە تۆ بزانی پێشکەوتن و سەقافەت یعنی هەر یاری شەوی سار و بابەن و ئێڵ و کارت بەخشینەوە چکولات بەخشینەوە ئەو گاڵتەی بە عیلمت دێ عیلم پیرۆزە وڵات بە عیلم پێش دەکەوێ ئەگەر هەموو زمانی ئینگلیزی وەکو کوردی بزانی واللهی جێگەی شانازی ئەهلی ئیسلامی چونکە لەوانەیە قورئانی پیرۆز بکەی بە ئینگلیزی دوو ئینگلیز مسلمان بن بەڵام واللهی شەرمەزاریە دوور لە ڕووی جەنابتان برایان خوشکان هەموو ئینگلیزەکەت بەس ئەوە بێ بۆی بڵێن ڕۆشنبیری لە جاتی بڵێ بەڵێ بڵێی باشە بڵێی ئۆکەی لە جیاتی بڵێی خوا ئاگادارت بێ خوا حەفیز بێ بای هیچی کە نەزانی بە هەموو ئینگلیزیەکەت ئەوە بێ وەڵاهی حیا چوونە پێغمبەری خوا صلی الله دەمەیەکە ئاگاداری کردوینەوە فەرمووی لە تتبعن سنن الذين من قبلكم ئێوەی ئومەتم بەداخەوە ڕۆژێک دێ شوێن ئەوانەی پێش خۆتان دەکەون ئەبێ تۆ پێشکەوتوو بی کەچی وازانی ئەو پێشکەوتووە شیبرەن بی شیبرین وە زیراعەن بی زیراع بست بە بست و هەنگاو و باڵ بە باڵ ئەو چ بکا تۆش ئەوە دەکەی بست بە بست شوێن پێیەکانی دەگری حتى لو دخلوا في جحر ضب لاتبعتموهم بچێتە کونی بزن مژەوە تۆش دەچێ ناوێ وە تۆی مسوڵمان تخوا ئەمڕۆ نیە ئەوە؟ بەداخەوە ئەمڕۆ بسڵمان وای لێ هاتووە ئەوروپا کە شتێک دەکات دڵنیابن شتێکی مەبەستێکی هەیە شتێک لە پشتێوەیەتی هەر نمونەی سادە سەرچاکردن کابرا لە وڵاتێکی وەکو سوید چونکە دایمە شێدارە تیشکی خۆر زۆر دەگمان دەردەکەوێت ئەمانەی کورد دەکاتەوە چونکە ئەوەندە عرق بەلا ملیادی و بنانگوێی دەسووتێتەوە ئەمەی دێڵێتەوە بەڵام ئەمەی زۆرتر کورد دەکاتەوە کابرا لای ئێمە بەسە زمانەوە زانەمە زۆر پێشکەوتنە ئەڵێ بە قوربام سرم بۆ کوڵاوی بکە و یان بۆم حەفرکە وەزای بێتە ڕۆشنبیر ئەو لەبەر عەرەقی بنانجۆی وا دەکا کاکە خۆی مەنبەست تۆ نیە تۆش حەرام نیە وا بکەی ئەگەر مەبەستت چاولێکەری نەبێ تۆش حەزت لێیە و پاک و خاوێنترە و جوانتر دەوەستێ مەبەستم ئەو نیە گەنجێک لێی حەرام بێ بەڵام وا مەزانە بەوەش ڕۆشنبیر دەبی ئەو هەدەفێکی هەیە کە وا دەکا ئەو بارودۆخەکە وای لێ کردووە چەناگە هێشتنەوە ئەم لاولای دەتاشن من ڕێزمێ بۆوانی وا دەکەن ئازادی لە هیچ کەسێک گەنجێک مین ناکەم ئەمە بابەتێک نەپی کافر ببی لە ئیسلام بچێ دەرەوە کابرا لەو زۆر وڵاتی ئەوروپیدا کە چەناگە دێڵێتەوە ڕەمزێکە بۆ ئەوەی من نێربازی ناکەم کەس ملم نەگرێ بۆ نێربازیکردن پەنا بەخوا بەڵام لێرە کابرا وایە زانێ ئەگەر چەنەگەی هێشتەوە ئەوە یان دکتۆرە یان پرۆفیسۆری جامیعەیە بەداخەوە واللهی لە کابراەکم جای سامم لێ دەکرد کە بینیم ئەوەندە مڕەتە بوو لە مەجلیسەکە باسی ئەوروپای بۆ دەگێڕانەوە دیگو بەس مسلمان نەبی قەیناکە تم بۆ خوای ئەمە ئللا لە جامعی هارتفۆرد و ئەوانەوە لام بێ هاتێتەوە کتم جەنابت لەوێ چکارەی کتی وەڵا کرێکارم وتم شەهادەت چیە لێ گوتی وەڵا هی بەخوا لێ بەهۆی کارەوە بۆم ناخوێندرێ وتم ئەی جەنابت لێرە چت خوێندەوە گوتی وەڵا تا سێ ئیبتیدایم خوێندووە کە چەناگە ژنیشم سەیر دەکرد سام لێ دەکرد یەکەم جار وتم ئەمە بەو خوا بە عیلم هەڵمان دەکێشێ برا خۆ مە ئەو کابرا لەوێ ئەوەیە ڕەمزێکە لە کۆمەڵە وڵاتە ئەوە نەوە معنەی پرۆفیسۆر و دکتۆرا نییە مێزی نان خواردن باوەڕتان بێەوە مامۆستایەک لە گۆڤاری یەکە نووسیوێتی دەڵێ کچ کوڕێک چۆتە خوازبێنی کچی ماڵێک ئەزانن ڕەتی ئەم کوڕە لەسەر چ بوو کوڕێکی بەکالۆریۆسی هەیە زانکۆی تەواو کردووە ماڵێکی موحتەرەم موسڵمان موئەبەد موئەدەب وتوێتی وەڵا کاکە من کچی خۆم چۆن دەمە فڵان کەس ئاخر کاکە بۆ کاکە ئێمە مسەقەفین کابرای مامۆستا پێی وتوە جا براکەم ئەویش خۆ ڕۆشنبیرە ئەویش خوێندەوارە ئەویش بەکالۆریۆسی جامیعەی تەواو کردووە باشە تۆ فەرقت لەگەڵ ئەوە چییە کاکە ئێمە سی ساڵە لەسەر مێز نان دەخۆین ئەو ئێستاش لەسەر لبان نان دەخوا باشە وەرە پێم بڵێ مێزی نان خواردن نەزانی بۆ خەڵک لە ئەوروپا لەسەر مێز نان دەخوا ئەخر لێ حاڵی بە مەبەستێک هەیە وڵاتی ئەوروپا شێدارە تیشکی خۆر کەمتر لێدا وڵاتەکە عەرزەکە شێدارە خانوەکان لە دار دروست کراون شێ دەکێشێتەوە کابرا بۆی تووشی مایەسیری نەبێ بەربەستێک دادەنێ لە بینی خۆی ئەو ئەرزە شێدارەدا ها لە قەنەفە دادەنیشێ لەسەر ئەرزدانانیشێ بۆی تووشی مایاسیری نەبێ بۆی سمتی سڕ نەبێ کابرای کوردی ئێمە چەند ڕۆشنبیر بووە، هاتووە لبادی داناوە، ئەویش هەر عەینی شت حاجزێکە لە بەینی ئەرزەکەدا، هاتووە لە جیاتی کاشی و دار قوڕە سووری بەکار هێناوە، ئەوە جەنابی دکتۆرەکان زۆریان لەم وتارەدان، ئەرێ باشە دانیشتن لەسەر لباد سیحیترە یان لەسەر کورسی؟ ئەرێ ماڵ، میکرۆب، هیچ کاتێ بە قوڕە سوورەوە دەنووسێ یان بە کاشیەوە دەنووسێ، بە کاشیەوە دەنووسێ بە قوڕە سوورەی باب و باپیرتەوە نانووسێ، دە ئێستا وا ئەزانێ ئەک خۆ مانیع نیە تۆ لەسەر مێز نان دەخۆی موبارەکت بێ خۆ بابەتێکی دینی نیە بەس ئەوە خراپە کچی خۆت بە فڵان کەس ڕەوا نەبینی چونکە تۆ سی ساڵە لەسەر مێز نان دەخۆی ئەوەندە پێشکەوتوی چۆن ماڵی فڵان کەس لەسەر لبات دادەنیشن دەی وەڵڵاهی لبادەکەی تۆ سیحی ترە لە ڕوی زانستیەوە لە کورسی و قەنەفەکەی ئەو وایە یان نا من مەبەستم ئەوەیە ئەمە حەرام نیە بەڵام وابزانین ڕۆشنبیری بەوەیە سەرئاو، کابرا لە ئەوروپا دایمە قەبزە و مایەسیرێتی، لە سەتا حەفتای خەڵکی ئەوروپی قەبزن، مایەسیریانە، بەهۆی کارەوە، بەهۆی هەڵتروشکانەوە، ناچارە یەک سەعات لە سەرئاو دەمێنێتەوە، تەلەفیزۆنێک و جەریدەیەکیش دەبا بۆی کاتەکەی بە فیڕۆ نەچێ، هەموو سمتی پیس دەبێ، هەموو سمتی توشی نەخۆشی دەبێ، بەڵام لێرە الحملا خوا لە وڵاتێکا تۆی خەڵق کردووە کارەکەشت وایە و سەوزە و میوەش زۆر دەخۆی قەبز نی، کەچی کابرا لێرە، وەڵا ماڵی فڵانکەس زۆر ڕۆشنبیرن، چۆن؟ وەڵا ئاودەستەکەیان غەربیە. ئێ بابە ئاخر ئاودەستی غەربی ئەوە هەدەفێک لەوێ لە پشتێوەیەتی تۆ پێویستیت بەوە نیە الحمدللە فەزلی خوایە لەسەرت واللهی ما ماوەیەک لەمەو پێش شەریکەیەک دیعای دەکرد لە تەلەفیزۆنەکانەوە دەیگوم ماست و دۆی نەوەت ئەوە مەبەست مۆنێ خراپ بێ خوانەخواستە کە زواتێ نەگا ئەو شەریکەی من بشکێنم دوای داوام لە سەقەیت کا لەوانەیە ئەوی لە پێش کەسێشکەوە بخۆم ئەو شەریکەکەی ئەو پاک و خاوێنتر و ماستەکەی محتەرمتر بێ پێکەنینمان پێی دێ بەڵام ئەوە واقیعێکە ئەوە فەرهەنگێک لە پشتێوەیەتی تۆ هەموو شتێکی خۆت لا سووک دەبێ وازانی عیلم بەوەیە بەوەی ماسودۆل لە کونەلوت شتەوە بە دەرەجێک نابێ بە بیست و یەک وەڵی خەریکە وامان لێ دێ خەنا مادەیەکە لە فیرعونەکانەوە هەبووە ئیسلام پێغەمبەری خوا چەند فەرمودەی لەسەری هەیە هەر کەسێ دەیەوێت لێی شارەزابێ با سەیری کتێبی مەوسوعی ئەعجازی علمی مامۆستا نایف منیر فارس دوو ماستەری هەیە لەسەر علوم لە موجەلەدی سێدا لە لاپەڕەی چوار سەد و پەنجا و حەوت ەوە تا چوار سەد و حەفتا و حەوت بیست لاپەڕە لەسەر فەزڵی خەنە نووسراوە، بۆ سەریەشە، بۆ ملیەشە، بۆ دەماری لامل، بۆ گورچیلە، بۆ وانەی پەنجەیان دەتەقێتەوە، بۆ وانەی ئەو ئافرەتەی دایمە دەستی لە ئاوایە. بەڵام بۆیی نینۆک هەموو دکتۆری دنیا دەزانن چەند زەرەدی هەیە. چەند بۆی ئەمریکی بۆ قژ زەرەدی هەیە بۆ برۆ زەرەدی هەیە کەچی چونکە ئەمە کورد بەکاری هێناوە وەکو ئەو پیرێژنە دەستم لە خەنەدا بێ کەچی چونکە وافرەتێکی ڕووت بەکاری دێنێ ئەو بۆی نینۆکەی پێ سەقافەتە و دوژمنی ئەو خەنەیە دە دکتۆر لە ڕووی زانستیەوە خەنە بە سووتریان بۆی نینۆک ها چاولی ئێمە بە عیلم هیچ ناخوێنینەوە مامۆستایەکی بەڕێز گێڕایەوە فەرمووی، ئەوە یانی وەکو خۆم کە سیقەم پێیەتی، وتی لە دێیەکا لە زەمانی گرانیەکەدا میوان بووم، مەلا بووم، ماوەیەک لەوێ مامەوە، کە حەوز و ئاوی هەبوو مزگەوتەکە، کابرایەک هەبوو، مامۆستا فەرمووی من قەت خەڵکی تەریق ناکەمەوە لەم مزگەوتە، چونکە ڕۆشتێنی شتێکی زۆر خراپە، بەڵام لە دڵما گرێیەکی گەورە بوو، کابرایەک کە دەستنوێژی ڵەگەڵ گۆرەویەکانی لەبن پشتێنی دادەنا. کە دەهاتە بەر سۆبەی مزگەوت، دنیا تاریکە جاری وابوو چارەگێکی دەما بۆ نوێژی بەیانی. شەو گاری زستان درێژە و شەو نوێژێکمان دەکرد و زووتر دەستنوێژمان هەڵدەگرت. بە گۆرەویەکانی دم و چاوی دەسڕیەوە. کەچی کە دەهاتە ژووری مزگەوتەوە، بەو بەیانێ، هێشتا بانگ نەبوو وەختی پارشێوە، دەگوت بەیانیتان باش. من لە دڵما زۆر گرێ بوو ئەخ مزگەوت شوێنی خۆی هەیە هەتا کابرایەک ڕۆژی لێ ڕاپەڕی کوتی مام فڵان کەس وەڵاهی ئەم وەی تۆ ناشیرنە ئەوەی کە بەیانی باش دەکا سەعات هەشتیش لە خەوێ هەڵنەستاوە سەعات نۆ دەڵێ بەیانیت باش هێستا نیوە شەوە بەم تاریکە ئەمجا ئەمە مزگەوتە بۆ سەلام ناکەی کوتی کابرا لێی بەر پێ بوو دێی تۆڕە بوو کاکە تۆ ئەتەوێ هەتا ماوین لە یەک بەرگا بمێنینەوە هەموو عالەم پێشکەوت و چوە سەرمان قەیچێکاگەم بڵێم بەیانیت باش کورە مام فڵان کەس بە بەیانی باش پێش ناکەوی تۆ هێشتا بە گۆرەویت موچاوت دەسڕیەوە جا گۆرەویش پەنا بەخوا لە ئەدیداسا بێ یان لە پاتەی چووپی تورکیدا بێ ئەبێ چ بۆنێک و پیسێکی هەبێ تۆ بە گۆرەویت موچاوت دەسڕیەوە بەتەمای بچێ سەر مانگ چونکە بەیانیان لە سعات پێنجا بڵێ بەیانیت باش سەلام و عەلەیکی ئیسلامەتیت پێ شەرم بێ وەڵڵاهی هەموومان خەریکە وامان لێ بێ بەڕاستی هەرچی لەفزی ئیسلامەتیە. هونەرمەندێک لەم ڕۆژانەدا گۆڤارێکم خوێندەوە چاوپێکەوتنی لەگەڵا کراوە دەڵێت جەناب ئەگەم لە مردن ناترسی وە عمرم دەوری شەست و ئەوەندە ساڵەیە ئەڵێ ئەگەم مردن هات دەڵێ پێڵەم وێڵکەم وێڵکەم یعنی مەرحەبا یعنی بەخێبی سەر چاوم باشە هەر بەوەندی پێت بڵێن بەڵ عاسی فڵانکە زۆر ڕۆشن بیرە ئەی باشە بڵێ مردن هات بە ئیمانەوە بە سەلامەتیەوە بە ڕووی سوورەوە بە سەربەرزیەوە دنیا بەجێ بێڵم بۆ حزوری خوا بگەم تخوا ئەم وشە جوانتریان وێڵکەمی ئینگلیزی ئەمە بەس بۆ ئەوەندەی لەسەر گۆڤارەکەم نووسم بەخوا فڵان کەس ڕۆشنبیرە لە جیاتی بەخوا ئیمان داتێڵە وێڵ کەم ئەمانە بەڕاستی دواکەوتنە واللهی پێشکەوتن نییە بەڕاستی چاولێکەری کوێرانە مەترسیەکی گەلێ گەورەیە لەسەر ئینتیمای ئاینی و نەتەوەیمان خۆشەویستان ئیمانداران لە کۆتایی وتارەکەدا ئەوە دەڵێم ئێمە ئێستا وڵاتمان جاران خاکمان داگیر کرابوو جاران کوردستانمان داگیر کرابوو بەڵام فکرمان ئازاد بوو بەڵام دایمە تینووی ئازادی بووین تینوو بووین بۆ زمانەکەی خۆمان، حەزمان دەکرد یەک وشەی عەرەبی بەکار نەهێنین، شانازیمان بە وشەی کوردییەوە دەکرد، خەڵک دەگەڕا بەدووی وشەی کوردیدا. خۆشەویستان، جاران شەیدا بووین بۆ جل و بەرگی کوردی، بۆ کوردایەتی، بۆ خۆشەویستیی نیشتیمان، بۆ میواندۆستی، کابرا لەو لادێدا هەر نان و دۆی هەبوو، کەچی میوانی هەر لەگەڵا بوو، وا نەبوو بۆ هاوکاری یەکتر، بۆ دەستباری یەکتر، لە شین و شاییدا خەڵک بەزەیی بەیەکا دەهاتەوە. ئەمانەمان هەبوو، وڵاتمان داگیر کرابوو، شانازی دەکرد بە بە ناوی منداڵی کوردی، دەگوت با ناوەکەی ناوی باب و باپیرانی خۆمی لێ نێم، شانازییە باوکم کەڵە پیاو بوو، شاناسی دەکرد بە گۆڕی باب و باپیرانت، شانازی دەکرد بە ناوی دێیەکەت، بە ناوی شارەکەت، بە ناوی کوردستانەکەت. کەچی ئێستا وڵاتمان شکور ئازادە لە خوا بەزیادەی حکومەتی کوردیمان هەیە بەڵام وەڵڵاهی مەترسیەکی گەورەمان لەسەرە بیل عەکسی جاران بە عەکسی جارانەوە وڵات ئازاد بوو بەڵام خەریکە هەموومان دەبین بە دیل ئەکرێینە قەفەزەوە ئایا ئایا مەترسی نییە ناوی کوردی بۆتە عەیبە کابرا پێ عەیبە ناوێکی موسڵمانانە یان کوردانە لە منداڵەکەی نێ ئەبێ لە ئەوروپاوە هاتبێتەوە کابرا بەنزین خانە دەکاتەوە دەبێ ناوێکی ئەوروپی لەسەر بێ پێ عەیبە بە ناوی دێیەکەی خۆی و ناوی نیە ئەمە مەترسی نیە مەترسی نیە بەخ زۆر جەری نەبی جەنابە جامەدانە لەسەردا ڕەمزێکی پیرۆز خۆ هیچ عیبێشتی دەنە جلی کوردی لەبەرە زۆر جەری نەبی ناوێری بچێ لای ئەو سکرتێری جەنابی کورد پەروەری مەسول وا لە ژوورەیە چونکە دەتکاتە دەرەوە لە بەخوا لەوانەیە ئەمە تەقینەوە بکە یانی بەلایەوە عەجیبە مامۆستایەکی بەڕێز فەرمووی چوومە دادگای سلێمانی ئیشێکم هەبوو ئیمزام کەوتە لای ئافرەتێک سەیرەکەم هەموو لا شەڕ و توقوت هەر کە چاوی پێم کەوت جامانم لەسەرای و جلێکی قۆپچەدارم لەبەرایە و جلی شێخ مەحمودم لەبەرایە ئادەی خاڵۆ پەنجە و بێنا مۆرەک بکە لەوێکانە وتم وەڵا ئادەی کچم قەڵەمەکەو بێنە. بابە گیان بۆ گاڵتەم پێ دەکەی پەنجەو بێنە یانی تۆ کابرایەکی نەخوێندەواری نازانی بێنە پەنجە لێم وەرکە من بەکەلۆریۆسم هەیە جامیعەی بەغام تەواو کردوە پێشکەوتوترین جامیعەی عێراق ڕۆژنامەنوسم ئەوە ئەندامی سەندیکای ڕۆژنامەنوسانم چەند کتێبم هەیە بەس لەبەرەوەی جلی کوردیم لەبەرایە خاڵە پەنجەو بێنە بەس تو ئەو خوای حەق دەیناسی و کە خۆت بە کورد دەزانی تۆ چەندت خوێندەوە وتی وەڵا من سێ متەوەستم تەواو کردوە ئیدی باشە من لەوەی کە تۆ جلی ئەوروپی لە بەرای خۆت ڕوت کردوێتەوە لە دین لە حیا لە هەموو شتێک تۆ پێشکەوتوی من کە جلی باب و باپیرم لە بەرای دوا کەوتم و خاڵە پەنجەو بێنە ئەمە ئەمە ئەمە دیلکردنی ئەم میلەتەیە وامان لێ هاتۆ کابرا پێی بڵێ کوڕی فلان حاجی شەرمەکە ئەڵە باپیرم باب باسی مەکە بڵێ فەڵکی فلان دێ کاکەی مەحەل باو باپیرمان لە شار بوون، خەڵک شانازی بە لادێیەکەوە ناکا، بە کانی و ئاوەکەی ناکا، بە شاخەکەیەوە ناکا، بە شۆڕشگێڕییەکەیەوە ناکا، بە مێژووەکەیەوە ناکا، بە شیعری کوردییەکەیەوە ناکا، ئەبێ شیعرەکە سەربەخۆ بێ، کابرا قسە دەهۆنێتەوە، وەڵاهی من سێ چوار شەو لە تەلەفیزیۆنەکە ئاگام لێیە، کابرا قسە دەکا، هەر بۆخۆشی بە دیارەوە دانیشا قسە دەڵێ، ئەخ بابە شیعر شیعرە، قسە دەڵێ هەرچی بۆی هات دەریدەپەڕێنێ، بەخوا فڵان شاعیری گەورەی گەلەکەمان زۆر موهیمە. دەبا بە شاعیر نالیە گۆرانە، شاعیر بێکەسە، بەڵام ئەمە شاعیر نیە، ئەمە ئەمە تەنها وەکو ئەوروپیەکان شیعر دەخوێنێتەوە، بۆیە زۆر مسەقەفە زۆر پێشکەوتووە، دەبا مێزگردی بۆ بکرێ، کابرا مێزگردێک دەکرێ بۆ ناوی دەنێی وۆرک شۆپ، ئەی باشە بۆ بە کوردی ناڵێی کۆمەڵێک خەڵک دەچی مسەقەف لە دەوری مێزێکا کۆ دەبینەوە، وەڵاهی هەموومان بووینە دیل لە وڵاتی ئازادا جاران خاک داگیرکراو بوو بەس عەقڵمان ئازاد بوو ئێستا خاکمان ئازادە مۆد و مۆدکاری هەموومانی کوشتووە هەتا ئەو کەلەپچە لەو دەستەت دەکەیەوە کەلەپچەی مۆد ئەو دەستەیانت دەگرێ هەتا ئەوە دەکڕی سەیرکەی مۆدی نەماوە فریا ناکەوی هەموو خەڵکیان کرد بە دیل و کۆیلە لە وڵاتێکی ئازادا با بگەڕێنەوە بە قورئانەکەمان ئێمە خاوەنی قورئانین خاوەنی پێغەمبەرێکین صلی اللە علیه وسلم هەتا قیامەت فەرموودەکانی بە ئیعجازی علمی لێک بدەوە کۆتایی پێ نایە واللهی ئەوەی باب و باپیرانمان کردویانە لەسەر لبات خەوتووە لە قوڕی سوورا ژیاوە لە خانووی گەوا ژیاوە هەمووی لە ڕووی علمیەوە لە ڕووی تەندروستیەوە لە خانووی ئێستا پێشکەوتوتر بووە ئیتر بۆ گاڵتەی پێ دەکەی بۆ گاڵتەت بە لادێی دێ بۆ گاڵتەت بە خانوو قوڕەکان دێ ئەم وتارە هەر ئەوەندە کاتەکەی دا باسی حەزرەتی عیسا پێغەمبەر سەلامی خوا لەسەر بێ باسی پێشوازی کردن لە ساڵێکی نوێی تەمەنت کە دێ بە ئیزنی خوای گەورە هەڵی دەگرین بۆ وتاری داهاتوو خوای پەروەردگار ڕەحممان پێ بکەی خوا بە ئاگامان بێنیەوە خوای گەورە وشیارمان کەی بێدارمان کەی لە غەوی غەفڵەت بە ئاگامان بێنیەوە یا ڕبی خوایە قورآن ناز بین پێغەمبەر ناز بین ئیسلام ناز بین کورد پەروەر بین نیشتیمان پەروەر بین دوورمان کەی لە چاولێکەری کوێرانە، لە لاسایی کردنەوەی بێگانە بە بێ ئاگایانە. یا یا ڕەبی خوایە ئەخلاقەکەمان ئەم ئەخلاقی کوردەواری ئەم وڵاتی ڕاگرتووە خوایە لە ناوماندا باقی کەی بیهێڵیتەوە خوای پەروەردگار ئەو کەسانەی کەوا بە بێئاگایی بە حەر بە تەلەفیزۆن بە دووی شت دەکەون یاڕەبی خوایە هیدایەتیان بدەی خوایە بە ئاگایان بێنیەوە ئەوانەی لاڕێن ئەو کوڕە گەنجانەی کە بەتەمان ئەمشۆ بەرەو عارەقخانەکان بڕۆن یاڕەبی خوایە ڕەحم و بەزەیی بخەیە دڵیانەوە نوری ئیسلامەتی دڵەکانیان ڕووناک کاتەوە هیدایەتیان بدەی لە باوەشی دایک و باوکە بە سۆزەکانی خۆیان دابی حورمەتی نێوان باوک و ئەولادایەتی زیاد کەی یاڕەبی شیفای نەخۆشەکانمان لەم ڕۆژە موبارەکەدا بۆ بنێری یاڕەبی خوا شیفای نەخۆشەکانمان بۆ بنێری یاڕەبی خوا ڕەحم بە مردوەکانمان بکەی ئەوەی مردوە خوا لە گوناهی خۆشبی یا ڕەبی خوا داوات لێ دەکەم ئەوەش باسی مردوانم کرد ئا ئەوەشم لەبیر نەچێ ئەمەش دەستی دوژمنە ئەوەی گەنج و خوێندەوارە ئەوە بەوە خەریکی کردوە ئەوەی پیرە ئیشی بەوەیە ئەرێ مامۆستا ڕۆژی دوو سێ جار فاتیحە مامۆستا دەبێ فاتیحە بۆ مردوو بچێ کورە کاکە تۆ تا زیندوە بزان یەک دۆلاری ئەدەیە وەڵایی بمرێ لەسەر جێگاکە دینارێکی نادەیە کە مردیش فاتیحای بۆ مەخوێنە ئەوە ئەوەش دەستی دوژمنە بەس خەریکی ئەوەی ئەرێ مامۆستا کابرا دەبێ مرد بێ فاتیحای پێ بگا دەبی خوێنە قورئان و خۆ ئیشەڵا ئەوە ئەوەش دەردێکی کەی کوشندەیە یان خەریکی ڕەقس و سەمای مەسیحیە یان بەوەیەوە خەریکە دەبێ ئەبێ فاتیحا دوای بانگ هەبێ ئەرێ مامۆستا دەبێ فاتیحا بە مردوو بگا کورە تۆ وەرە باسی زیندوو بکە باسی شتێکی زانستی بکە کە ئەمڕۆ ئەمڕۆ کابرا پێویستی بە تۆیە لەگەڵیا بژی وەڵایی بەیانی من ناچم بۆ فاتیحاکەشی و فاتیحاشی بۆ ناخوێنم ئەمڕۆ بەدینارێک یارمەتی ئەدەم کە لەسەر جێگا کەوتووە خوای گەورە بە ئاگامان بێنێتەوە خوای گەورە دینەکەی چۆنە ئاوا حاڵیمان کا عاقیبەتی هەموو لایەکمان خێرکا آمین آمین والحمدللە رب العالمین.